بە مەبەستی ئەوەی خوای پەروەردگار تاقیمان بکاتەوە تا لە ڕۆژی قیامەتا کە دەگەرێینەوە بەردەم بارەگای خودا ئینجا دەزانین لەسەر چی ڕاجیاوازیمان هەبووە خطابی ڕوو لە تاکی مسلمان دەکا و دەفەرموێت یا ئەیها الذین آمنوا لەیەبلوەنەکم الله وکان عرشه علی الماء لیبلوکم ایکم احسن عملا اللە و خالق و دروستکارمان دروستکاری ئاسمانەکان و زەوی لە شەش ڕۆژدا بۆچی خوای پەروەردگار دروستی کردووە بۆچی خوا سبحانه وتعالی ئینسانی لەسەر زەوی جێگیر کردووە تا مرۆڤەکان لەم تاقیکردنەوەیاندا دەربچن کامیان باشترین کردار و چاکترین و ڕاستترین کردار ئەنجام ئەدەن. کەواتە من و تۆی مسوڵمان بۆچی دروستکراوین؟ خوای پەروەردگار وەڵاممان دەداتەوە بەوەی کە دەفەرموێت خلق الموت والحیات لیبلوکم ایکم احسن عملا ژیان و مردن هەر بۆ تاقیکردنەوە دروستکراوە. بۆیە لە ڕوانگەی ئەم ئایەتانەوە لە باسی تاقیکردنەوەدا ناونیشانی وتاری هەفتەمان بریتییە لەوەی کە غەدەن ئەلئیمتیحان بەیانی تاقیکردنەوەیە چیت ئامادە کردووە بۆ ڕۆژی تاقیکردنەوە دەمەوێ لە ڕوانگەی هەستیارترین باس و خواست لە ئێستادا کە قسەی لەسەر بکەین لە دوای ئەوەی کە زۆرێک لە ماندووبوون و ڕەنجکێشان لە نێوانی ماڵەکانماندا بۆ ڕۆڵە و کوڕ و کچەکانمان کە ساڵێک خوێندوویانە و شەونخونی و ڕێگای گەرم و ساردیان بڕیوە. دەمەوێ هەڵوەستە بکەم لەسەر ئەوەی کە بەیانی تاقیکردنەوەیە، بەڵام دەمەوێت هەموو لایەکمان لە بەردەم بەرپرسیارێتی ئەم تاقیکردنەوەدا بین بەوەی کە بەراوردێ دەکەین لە نێوانی تاقیکردنەوەی دونیا و قیامەتیش لەگەڵ گرنگیدانمان بە تاقیکردنەوەی نەوە و ڕۆڵەکانمان خوای میهرەبان لە قورئانی پیرۆزدا دەفەرموێت ولتنظر نفس ما قدمت لغد هەموو نەفسەکان هەمووتان بێ جیاوازی سەرنج بەن چیتان ئامادە کردووە بۆ بەیانی خوای پەروەردگار ڕۆژی قیامەت، پرسیاری ناو گۆڕ، حەشر و حیساب ناو دەبات بە بەیانی، بۆیە من و تۆی مسوڵمان هەمیشە و هەردەم دەبێ بزانین کە خوا سبحانە وتعالی بۆ تاقیکردنەوە دروستی کردووین، دەبێ دڵنیابین لەوەی کە تاقیکردنەوە یەکێکە لە ڕاستییەکان و یەکێکە لە وانەکانی ژیان کە خوای پەروەردگار لە قورئاندا ئێمەی مسوڵمانانی ئاگادار کردووەتەوە. بەڵام پێویستە لەگەڵ گرنگیدانمان بە نەوە و ڕۆڵەکانمان، لەگەڵ ڕەخساندنی شوێن و کاتی گونجاو، لەگەڵ هاندان و بەرنامەڕێژیمان بۆ نەوە و ڕۆڵەکانمان لە تاقیکردنەوەی دونیادا، بەڵام پێم خۆشە پێکەوە گەشتێ بکەین و بەراوردێک لە نێوانی ئیمتیحان و تاقیکردنەوەی دونیا و قیامەتا بکەین. موسوڵمانان، خوشک و برای موسوڵمانم! ئێمە بەراوردێ بکەین لە نێوانی تاقیکردنەوەی دنیا لە دنیادا تاقی دەکرێینەوە لە کات و سات و شوێنێکی دیاری کراوە لە کتێب و لە کتێبانێکی دیاری کراوە پرسیارانێک کە پەیوەندی بە بابەتەکە و بە پۆلەکەوە نەبێت نایەتەوە بەڵام لەم ئیمتیحانی دنیاوە با بچین بۆ ئیمتیحانی قیامەت با بزانین خوای میهرەبان لە ڕۆژی قیامەتە چۆن ئێمە تاقی دەکاتەوە ئەو پرسیارانەی کە لە تاک تاکی مسلمان دەکرێت لە ڕۆژی قیامەتە خوای میهرەبان دەفەرموێت لا یغادر کە لەسەری تاقی دەکرێینەوە هەموو ژیانمانی تێدا تۆمار کراوە مثقال ذرەیەک لە خەیر و شەڕ ئیلا لەناو ئەو کیتابەدا کە تاقی دەکرێینەوە لەسەری هەمووی تۆمار کراوە کەواتە دەبێ بزانین پرسیارەکانی ڕۆژی دنیا کورتن بەڵام پرسیارەکانی ڕۆژی قیامەت قەسەم بە زاتی خۆی خوای پەروەردگار سوێند دەخوات لە سەرجەم گوفتار و کردارەکانتان دەپرسمەوە لە ڕۆژی قیامەتا کەواتە پرسیارەکانی قیامەتی ئێمە حەوت پرسیارە بە تایبەتی سیانیان لە ناو گۆڕدا لێمان دەکرێت بەڵێ لە ناو گۆڕدا سێ پرسیارت لێ دەکرێ خوشک و برای مسلمانم خۆتی بۆ ئامادە بکە من ڕبک خوات کێ بوو ما دینک، ئاینت، پەیڕەو پرۆگرامی ژیانت، ڕێبازی ژیانت چ ڕێبازێک بوو؟ من نبیک، کێ ئیمام و پێشەوا و قودوەت بوو لە بۆ دونیا و لە بۆ قیامەت؟ هەر ئێستا خۆت ئامادە بکە. پاشان چوار پرسیاری تر پێغەمبەری ئازیز دەفەرموێ لێتان دەکرێ لە ڕۆژی قیامەتە لە بەردەم بارەگای خوای پەروەردگارە پێغەمبەری ئازیزمان دەفەرموێت هیچ کەسێک لە ئێوە هەنگاوێکی هەڵنابڕێ هەتا پرسیاری لێ دەکرێ دەربارەی چوار شت یەکەمینیان عن عمره فيما أفناه تەمەنی چل پەنجا شەست حەفتا ساڵت لە چیدا بەڕێ کرد؟ لە نێو تەمەندا گەنجانی خۆشەویست یەک پرسیار بە تایبەت لە گەنجان دەکرێ بەوەی کە لێت دەپرسرێ وعن شبابه فیم ابلا توانا و گەنجێتیت ماسولکە و عەزەڵاتت بیرتیژی و چاوتیژیت لە چیدا بەڕێ کرد ئەی گەنج؟ لە ڕۆژی قیامەتا بەتایبەت پرسیارێک لە گەنجان دەکرێت پاشان پرسیار دەکرێت لە ماڵت لە کوێوە پەیدات کرد و لە چیدا سەرفت کرد و پرسیارت لێ دەکرێت دەربارەی عیلم و زانست و زانیاریە کەلات بوو چۆن کارت پێکرد چیت پێ بنیادنا بۆ خوێندت چیت خوێند؟ مەبەستت چی بوو لە زانست و زانیاری؟ شەهادە ڕیزکردن و پارە و کورسی دەست خستن بوو یان ڕەزامەندی خوای میهرەبان و بەرچاو ڕوونی بۆ ئوممەتی مسوڵمان و هەستانەوە و بنیاتنان لە نیەتی تۆدا بوو؟ کەواتە پرسیارەکانی دونیامان بۆیە لا ئاسانە قوتابی مسلمان بۆیە لە تاقیکردنەوەی دونیا ناترسێ چونکە بۆ تاقیکردنەوە دروست کراوە و تاقیکردنەوەیەکی قورسیشمان لە پێشە کە لێپرسینەوەی ناوگۆڕ و ساحەی مەحشەرە بەڵێ مسلمانانی ئازیز ئێمە لە دونیادا لە ژێر ڕووناکی و لە فێنکی و لە سەر مێز و لە دونیایەکی زۆر جار پڕ لە خۆشیدا تاقیکردنەوە ئەنجام دەدەین بەڵام تاقیکردنەوەی ڕۆژی قیامەت جیاوازە لە تاقیکردنەوەی دنیا خوای پەروەردگار دەفەرموێ یومە تبدل الارض غیر الارض والسماوات تاقیکردنەوەی قیامەت ئەم زەویە نییە، ئەم ئاسمانانە نییە، بەڵکو زەوی و ئاسمانانێکن کە خوای پەروەردگار مرۆڤەکانی تێدا حەشر و حیساب دەکا و لێپرسینەوەمان لەگەڵا دەکرێ. ڕەنگە لە تاقیکردنەوەی دونیادا کەسێک لە خوا نەترسێ بتوانێ سەرنج بات، ئەم لا و لا بکات، یان خوا نەخواستە کەسێک لە خوا نەترسێ بیر لە غەش و قۆپیکردنەوە بکاتەوە. چیم کرد بە خۆم واوەیلا بە حاڵم مەگەر ئەوەندە گوێت لە لێپرسینەوەی خۆت بێ ئەگەر نا فلا تسمع الا همسا هێندە ترسناکە تاقیکردنەوەی قیامەت کەس ئاگای لە کەس نییە تاقیکردنەوەی دنیا قوتابی مسوڵمان ماوەیەکی دیاریکراوە سەعاتێک دوو سەعات یان سێ کاتژمێرە بەڵام تاقیکردنەوەی قیامەت کان مقداره خمسین الف سنە پەنجا هەزار ساڵە خوا پەنامان بات ڕاوەستان و لێپرسینەوە و مانەوە تیایدا کەواتە ئەگەر بۆ سەعاتانێکی دنیا ئەگەر بۆ شەهادەیەکی دنیا ئەگەر بۆ عیلمێک کە خوای پەروەردگار لە دنیادا داوامان لێ دەکا فێربین ئەگەر شەو نخونی بکەین و خۆمانی بۆ ماندوو بکەین ئاخۆ دەبێ بۆ تاقیکردنەوەی بەردەم بارەگای خوا سبحانه وتعالی چەندێک لە خۆمان بپرسینەوە ئەگەر خزم و کەس و مامۆستایانێکی ڕووخۆش مراقیبمان بن ئەی ساحەی مەحشەر کێ مراقیبە کێ چاودێرە هەموو تاکێکتان لە بەردەم خوای پەروەردگارا ڕادەوەستێنرێن و خوا سبحانه وتعالی بێ ئەوەی کەسێک تەرجومان بێ لە نێوانی تاک تاکی مەخلوقاتی خوا پرسیارن لێ دەکا و هیچ کەسێک لە نێوانی بەندە و خوای میهرەبانا نییە کەواتە من و تۆی مسلمان دەبێ بزانین تاقیکردنەوەی دنیا گەڕانەوەی تێدایە و خولی دووەمی تێدایە تاقیکردنەوەی دونیا ساڵی ئایندەی تێدایە بە شەرمەزارییەوە، بەڵام تاقیکردنەوەی قیامەت خولی دووەمی تێدا نییە. خوا پەنامان با لەو کەسانە نەبین کە لە تاقیکردنەوەکە دەرنەچوون و دەڵێن قال رب ارجعون پەروەردگارە بمانگێڕەوە بۆ ژیانی دونیا لعلی اعمل صالحا فیما ترکت خوایە بەخوا بڕیار بێ جگە لە کرداری باشترین و چاکترین جگە لە عەبدایەتی و بەندایەتی هیچ شتێکی دی ئەنجام نەدەین لە ژیانی دونیادا بەڵام ئەم وەڵامە زۆر سەختە کەللا ئەمە ئەداتی زەجرە ئەمە بەڕاستی هەڕەشەیەکی خوای میهرەبانە و کەللا ئەوە قسەی خۆیانە هو قائلها هەر با بۆ خۆیان بیڵێن کەس گوێیان لێ ناگرێ ومن ورائهم برزخ الى يوم يبعثون تەواو ئیتر قیامەتە ئیتر ژیانێکی هەتا هەتایی پڕ لە ناز و نیعمەتی بەهەشت یان ژیانێکی پڕ لە ئێش و ئازاری هەتا هەتایی دۆزەخ خوا پەنامان بات بەڵێ مسلمانانی ئازیز کەواتە خوشک و برای مسوڵمانم من و تۆ دەبێ بزانین کە ژیانی دونیامان تاقیکردنەوەیە من و تۆی مسوڵمان دەبێ بزانین کە ژیان دونیا بۆچی دروست کراوە دونیا گۆترەکاری نییە ئەندازەیە و پێوانەیە بۆ مرۆڤ میوانخانەیە کەسێ خۆی بە میوان نەزانێ بێگومان دەبەنگە، شێتە، نەزانە. دنیا تاقیکردنەوەیە، گرێدان و کردنەوەیە، دۆڕاندن و بردنەوەیە، هەموو تاقی دەکرێینەوە. جووتیارێکین، لە پایزدا بۆ سەر خەرمان دەبرێینەوە، وەک چۆن هاتین و چۆن دەڕۆین ئاواش زیندوو دەکرێینەوە. جا لەوێ هەندێکمان سزا و هەندێکمان پاداشت دەدرێینەوە. برای برام، خوشکی مسوڵمانم، گەنج و لاو، پیری و بەساڵاچووان، ها کامرای، ها کابرای، بەسەر شانی مسوڵمانانەوە لەنێو گۆڕی تەنگ و تاریکدا دانرای، ئەم دونیا گۆمێکی لێڵە، بازاڕێکە ژاوەژاوە، دەنگەدەنگە، هێندە جوان و ڕەنگاوڕەنگە، مرۆڤ سەرسام بووە تیایدا، بیری نییە کە درەنگە، جا بە جا یا ژیرە وەکو هەنگە، یان وەک قالۆنچە دەبەنگە. کەواتە مسوڵمانان ئازیزان خۆشەویستان ژیر و عاقڵ ئەو کەسەیە لە ئێستادا لە خۆی دەپرسێتەوە و خۆی بۆ تاقیکردنەوەی ڕۆژی قیامەت و دونیاش ئامادە دەکات کەواتە لەم وتارەوە هەموو لایەکمان دەبێ فێربین ئەم وڵاتەی ئێمە پێویستی بەوە هەیە کە بەڕاستی گەنجانێکی دەستپاک، گەنجانێکی مەزن، گەنجانێکی بوێر، پیرانێک، دایکان و خوشکانێک ئاوا لە دین حاڵی بن و لە تاقیکردنەوەی خوایدا دەربچن. بەڕاستی لەم زەمەنەدا بەتایبەتی گەنجان و قوتابیانی ئازیز، زۆرترین چین و توێژی کۆمەڵگای کوردەوارین، ئێوە ئیسلام مەزنتان دەکات، ئێوە بەڕاستی نەوەیەکی زێڕین بەم ئیسلامە پەروەردە دەبێ کە دەم و دەستی پاک بێ، کەواتە ئامۆژگاریەکانی پێغەمبەری ئازیز لە گوێ بگرە بۆ تاقیکردنەوەکانی بەیانی و سەرجەم تاقیکردنەوەکانی دونیا و دواڕۆژت، پێغەمبەری ئازیز ئامۆژگاریمان دەکات بەوەی کە دەبێ خەڵکی مسوڵمان. هەمیشە و هەردەم داوا بکە کە پێغەمبەری خوا ئامۆژگاری کچە ئازیزەکەی دەکا فاتیمە و دەفەرموێ لە بەردەم تاقیکردنەوەدا بڵێ اللهم انی اسئلک علما نافعا ورزقا طیبا وعملا متقبلا پەروەردگارا زانست و زانیاری بەسوودم پێ ببەخشە ڕزق و ڕۆزی پاک و حەڵاڵ لەگەڵ کردارانێکی وەرگیراو لە هەموو شتێک خەڵکی مسوڵمان دەبێ پەند وەربگرێ بەتایبەتی دەمەوێت لە ڕوانگەی زانست و زانیارییەوە پەندێک لە مێژوو وەربگرین. قازی محەممەد خوا لێی خۆش بێت وەک یەکەمین مامۆستا و پیاوی سەرسپی و پیاوی میحراب و مێزەر، ئاڵایەک بۆ کورد دروست دەکات و هەڵدەدات کە بەڕاستی ئاڵاکەی پەیامێکی تێدایە و پێمان دەڵێت، سووری نێو ئاڵاکەم ڕەنگی خوێنی شەهیدانە، سەوزی نێو ئاڵاکەم هێمای دەغڵ و دانە، سپی نێو ئاڵاکەم هێمای ئاشتی و پێکەوەژیانە، گەنمی ناو ئاڵاکەم، یانی های کوردە بزانە نانی خۆت نەوتی خۆت بوجەی خۆت سەروەت و سامانی خۆت منێ دەستی بێگانە قەڵەمەکەم پێتان دەڵێ قوتابیان و خوێنکاران مانای تا ڕۆژی قیامەت تا ڕۆژی مردن تێکۆشن لە ڕێی زانین و خوێندن. کەواتە مسوڵمانانی ئازیز من و تۆ بۆ عەبدایەتی دروست کراوین، گەورەترین مەقام و پلەیەک کە من و تۆ مسوڵمان شانازی پێوە بکەین بریتییە لە مەقامی عەبدایەتی سەر بۆ خوا نەوی کردن، پێغەمبەری ئازیزمان کە لەم مانگەدا گەشت دەکا بۆ ئیسرا و میعراج بەرز بوونەوەی مەقامی پێغەمبەری ئازیز لە دەست خستنی پلەی عەبدایەتی دایە، سبحان الذی اسری بعبده کەواتە عیلم و زانست و زانیاری تاقیکردنەوەی دونیا فێرمان دەکات دەبێ ئێمە بەندەی خوا بین کاتێک بەرز دەبینەوە کاتێک بەڕاستی خۆمان دەناسین ئەو کاتەی سەری عەبدایەتیمان بۆ خوای پەروەردگار نەوی کەین جگە لە اللە عەبدەی عەبدی هیچ شتێکی دیکە نەبین کە دەست بە دەست نوێژ بن دەم پاک بن دەرەجەی حەڵاڵ نەبێ توانا و جوهد و سەعی خۆیان نەبێ سواڵ نەکەن گوێ هەڵنەخەن چاو نەگێڕن چونکە ئەوەی لەسەر حەرام بنیات بنرێ دوایی ئاگری جەهەنم دەیسووتێنێ باوک و دایکی بەڕێز ئەگەر ماڵەکانمان حاڵەتێکی تەواری تێدا ڕابگەێنین جێگای خۆیەتی ئەگەر کەناڵەکان ئەگەر ئەنتەرنێت ئەگەر مۆبایلەکان بکوژێتەوە بۆ خاتری ئەوەی نەوە و ڕۆڵەکانمان لەم مانگەدا قۆناغی خوێندنیان تێپەڕێنن جێگای خۆیەتی دەستان خۆش بێ میوانەکانیش ڕابگرن بەڵام با نەوە و ڕۆڵەکانمان پەروەردە بکەین پرسیارەکانی قیامەتیشیان لەبیر نەچێ با نەوە و ڕۆڵەکانمان چۆن بۆ سەعی کردن هەڵدەسێنین بۆ نوێژەکان و بەتایبەتی نوێژی بەیانی هەڵیان سێنین فێری حەڵاڵ و حەرامیان کەین، فێری قورئان و زانست و زانیاری شەرعییان بکەین. کەواتە کێ براوەی ڕاستەقینەیە، فمن زحزح عن النار وادخل الجنە فقد فاز، ئەو کەسەی کە نامەی ئەعمالی بە دەستی ڕاستی وەربگرێ، ئەو کەسەی لە جەهەنم بە دوور بێ و بچێتە ناو بەهەشتەوە ئەوە براوەیە. کەواتە من و تۆی مسوڵمان بۆ تاقیکردنەوەیەک دروست کراوین دەبێ لەم تاقیکردنەوەیەدا وریا بین و چاوکراوە بین. خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت، بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت لە تاقیکردنەوەکانی دونیادا سەرکەوتوومان کە. خوایە بە شتێ تاقیمان مەکەر و لە تواناماندا نەبێ. خوایە لە تاقیکردنەوەی سەرە مەرگ موەفەقمان کە. خوایە لە وەڵامی، ملک الموتی، موەفەقمان کە یا اللە. خوایە پەنا دەگرین بە تۆ لە ناڕەحەتی پرسیارەکانی ناو گۆڕ. خوایە پەنا دەگرین بە تۆ لە ناڕەحەتی پرسیارەکانی ساحەی مەحشەر خوایە لەسەر لا اله الا الله محمد رسول الله مان ژێنە خوایە لەسەر ئەو پەیامە زیندومان کەرەوە و دامەزراومان کە یا اللە قوتابیان و خوێنکارانمان سەرکەوتوکە خوایە موفقیان کە بۆ سەعی کردن خوایە موفقیان کە بۆ سەعی کردن و نمرەی حەڵاڵیان پێ ببەخشە یا اللە خوایە شیفای نەخۆشەکانمان بە خوایە شیفای نەخۆشی تەواوی مسلمانان لە هەر کوێیەکی ئەم دنیایەدا هەن خوایە شیفایان بە یا ئەڵڵا نەخۆشی مسلمانان لە کوردستان لە ئێران لە هندستان لە هەر کوێیەکەن یا ئەڵڵا شیفایان بە خوای پەروەردگار گیراوی مسلمانان لە هەر کوێ هەیە ئازادی کە خوایە شیفای نەخۆش و برینداری مسلمانان بە یا ئەڵڵا ئاگری شەڕ و فیتنە و خراپەکاریمان لێ دوورخەرەوە خوای پەروەردگار ڕزق و ڕۆزی حەڵاڵ بەم میللەتە ببەخشە خوایە درگاکانی خێر لەم میللەتە بکەرەوە یا اللە خوایە درگاکانی خێر لەم میللەتە هەژارە بکەرەوە یا اللە خوایە سەربەخۆییەک لەژێر ئاڵا و بەیداخی لا ئیلە ئیلا اللە محمد رسول اللە دا چاومانی پێگەشکە خوایە ئەم میللەتی کوردە سەربەرز کە خوایە خەڵک و خاکی کوردستانمان پارێزراو کە یا اللە دایک و باوکمان خوایە لە گوناهیان خۆش بە خوایە لە گوناهی مردوانمان خۆش بە